نوری نەمر خاوەنی قسەی خۆی بوو تا تەمەنی چل ساڵی نەکەس دیویەتی و نەکەسیش بیستویەتی حەزرەتی محەممەد درودی خوای لێبێ قسەیەکی دوور لە ڕاستی بکە زاتێک کە لە دواییدا بە شەرەفی سەحابی بوون دەگەیشت دەگێڕێتەوە، لە سەردەمی نەفامیدا لەگەڵ پێغەمبەری خوادا ڕێکەوتین کە لە فڵانە جێدا یەکتری ببینین. هەروەکو پێشتریش ئاماژەم پێدا، جاهیلیەت ناوی ئەو سەردەمە بوو کە ئەوی تیادا دەژیا، دەنا ئەو مرۆڤە دڵ و ویژدان ڕۆشنە، هەرگیز لە جەهالەتدا نەژیاوە، بەڵکو هەمیشە لە چوارچێوەی ژیانێکی پێغەمبەرانەدا ژیاوە. بەڵام من بەڵێنەکەم لە یاد کردبوو. لە پاش سێ ڕۆژ کە بە بیرم هاتەوە بە پەلە بەرەو شوێنی دیاریکراو ڕۆیشتم دەبینم وا پێغەمبەری خوا لەوێ لە چاوەڕوانیدایە نە ڕوخساری بەڕوم داگرش کرد نە لێشم زویر بوو تەنها ئەوەندەی پێوتم ئەی گەنج ماندوت کردم سێ ڕۆژە لێرە چاوەڕوانیت دەکەم فەرمایشتەکانی تەزدیقی دەکەن ئەو هەر لە لەدایک بوونیەوە حەزرەتی محمد مستەفا بوو هەر بۆیە لە پاش پێغەمبەرایەتیش چی بووتایە خەڵکی بە دڵ و گیان باوەڕیان پێ دەهێنا و پشتڕاستیان دەکردەوە بەڵێ سەرانسەری گەردوون تەزدیقی دەکرد و لە بەرامبەریدا دەیوت صدقت یا رسول اللە. ڕاستت فەرمووەی پێغەمبەری خوا لەمەشدا مرۆڤەکان تەنها نەبوو بەڵکو بە زمانی معجیزەکان هەر جۆرە و نوێنەری خۆی دەنارد و وەک بڵێی بەیعەتیان پێدەدا لێرەدا دەمەوێت کەوانەیەک بکەمەوە و تیشک بخەمە سەر بابەتێک کە بە گرنگی دەزانم دەربڕینە نورانیەکانی قورآانی پیرۆز و فەرمایشتە بە نرخەکانی سەروەرمان درودی خوای لێبێ لە ڕووی ڕەچاوکردنی پەیوەندی نێوان زات و سیفات و ئەسماوە، دارایی پلەیەکی هێندە بەرزن کە نە فەیلەسوفەکان لە ڕێگەی عەقڵەوە و نە ئەولیاکانیش بە هەنگاوەکانی دڵ و نە ئەسفیاش بە ڕەهەندی ڕۆح نەیانتوانیوە و ناشتوانن بگەنە ئاستێکی وەها لە دەرک و دەربڕین. بەڵێ، ئەم ڕۆحە بەرزانە لە دەمی سەرکەوتنیان بە پلەکانی کەماڵدا، هەمیشە پێشانیان داوە و پیشانیشی دەدەن کە ئەوان هەر دەڕۆن و دەڕۆن. لە کۆتایی هەر مەنزڵێکیشدا کە پێی دەگەن، ڕاستی و دروستی فەرماییشتەکانی قورئان و سوننەتیان بۆ دەردەکەوێت و بە کەشف و موشاهەدەوە چێژی فەرموودەکانی پێغەمبەری خوا دەکەن. بەڵێ، هەموو ئەو فەرموودانەی پێغەمبەری خوا سەبارەت بە ئۆلوهیەت فەرموونی و ئەمڕۆ لەلایەن شارەزایانی ئەو بوارەوە دانە دانە تەسدیق دەکرێن و دەکرێنە بناغە و بنچینەی لێکۆڵینەوەکانیان. تەنانەت لە باسی خوایەتی و حەشر و زیندووبوونەوە و قەدەردا، لە کۆمەڵە مەسەلەیەکی هێندە هەستیار و ورددا دواوە، لەگەڵ پاراستنی هاوسەنگی نێوانیان، کە پێشینەکان و پاشینەکانیش نەک هەر دەستەوەستانن لە پەی پێ بردنیان، بەڵکو ئەگەر گریمانەی نەبوونی ئەو فەرموودە نوورینانە بکەین، ئەوا هیچیان نەیاندەتوانی لەم بوارەدا تاکە وشەیەکیش بڵێن. لە حەزرەتی عومەر و عەمری کوڕی ئەختاب ڕەزای خوایان لێ بێ دەگێڕنەوە ڕۆژێکیان پێغەمبەری خوا دوای نوێژی بەیانی سەر کەوتە سەر مینبەر و هەتا نیوەڕۆ وتاری بۆ دای ئینجا نوێژی نیوەڕۆی بۆ کردین و دووبارە چۆوە سەر مینبەر و تا عەسر بەردەوام بوو لە پاش نوێژی عەسریش سەر لە نوێ چۆوە سەر مینبەر و تا کاتی خۆرئاوابوون وتاری بۆ داین باسی چی کرد و دەربارەی چی دوا؟ تێگەیشتن لە هەمووی زۆر زەحمەتە بەڵام دەتوانرێت بوترێت باسی هەموو ئەو شتانەی کرد کە تا ئەو کاتە باز نەکرابوون بەڵێ لە بەدیهێنانی یەکەمەوە دەستی پێکرد هەر لە یەکەم تۆەوە کە لە ڕەحمی بووندا چێنرا تا خەڵقی گردون و بەدیهێنانی مرۆڤ و قۆناغە یەک لە دوای یەکەکانی خەڵق دواتر دانەدانەی ئەو ڕووداوانەی باس کرد کە تا ڕۆژی قیامەت بەسەر مرۆڤایەتیدا دێن بەڵێ ئەو پێغەمبەرە نازدارە درودی خوای لێ بێت قوڵاییەکانی ڕابردووی تەی کرد و باسی تایبەتمەندی و سیفەتی هەموو پێغەمبەران تا دەگاتە حەزرەتی ئادەمی کرد ئەوجا ڕوانینی ئاراستەی داهاتوو کرد و هەموو دیمەنەکانی تا مەحشەر و بەهەشت و جەهەنەمی خستە ڕوو ئەمە لە کاتێکدا کە ئەو هیچ کتێبێکی نەخوێندبووە و زانیاریشی لە کەس وەرنەگرتبوو دەی کەوابێ هەموو ئەم شتانەی چۆن دەزانی بەڵێ یەکێک هەبوو کە هەموو ئەو شتانەی فێر دەکرد، بێگومان ئەویش زاتی اللە جل جلالە بوو کە بە هەموو شتێک زانایە. ئەو بابەتانەی باسی لێوە دەکردن هەر لە عەرشەوە تا فەرش، لەوێشەوە تا قوڵاییەکانی زەوی، هەر هەمووی لەلایەن گوتاربێژی ئەزەلییەوە فێر دەکرا. تەنانەت مرۆڤی ئەم سەردەمەش باوەڕی وایە کە مومکین نییە ئەو زانیارییانە بێ ڕێگەیەکی تر بەدەست بێن. ئەمەش خۆی لە خۆیدا بەڵگەیەکی ترە لەسەر ڕاستبێژی ڕەسووڵی ئەکرەم، دروودی خوای لێ بێت. سەروەر مەم باس لە پێغەمبەرانی پێش خۆی دەکات و ئەدگارەکانیان دەناسرێت و هەر وەکوو تابلۆیەک بە هێڵەکانی ڕوخساریشیانەوە دەیانخاتە پێش چاوان. ئەهلی کتابی ئەو سەردەمەش بێ هیچ ڕەخنەیەک هەموو ئەمانەیان قبووڵ دەکرد و دەیانوت، بەڵێ وایە. وەسفی پێغەمبەران لە کتێبەکانی ئێمەشدا هەروا هاتووە جا ئایا کەسێک کە تەورات و ئینجیل یان کتێبێکی تری نەخوێندبێتەوە و پێغەمبەرانی پێش خۆی هەم بە وردترین شێوە و بەو چۆنێتیەی کە لە کتێبەکانی پێشوودا باس کراوە تەنانەت ئەو شتانەیش کە لەواندا باس نەکراوە وەسف بکات و لەم کارەیشدا لەلایەن شارەزایانی ئەم بوارەوە تەسدیق بکرێت ئایا ئەمە نابێتە شاهێد و بەڵگە لەسەر سەدیقی ڕەسول اللە و ڕاستی داواکەی ڕوونکردنەوەی ئەو چەند لایەنەی کە هەوڵماندا لە نێو کەوانەیەکدا عەرزیان بکەین سنووری توانستی من تێپەڕ دەکەن وا نازانم خوێنەریش کە حاڵی وەک حاڵی منە زۆر لەمە جیاوازتر بێ بەڵێ بۆ ئەوەی مرۆڤ بگاتە ئاستێک کە لەم جۆرە بابەتانە تێبگات و کەسانی تریش تێبگەێنێت سەرەتا پێویستە خودی خۆی بگاتە پلەی تەزدیقی ئەو بابەتانە بەڵام ئێمە پاڵپشت بە وتەی ئەو کەسانەی کە باوەڕمان وایە ئەم پەیامەیان بەدەستێناوە دەڵێین، شایەتیدانی سەدان هەزار ئەولیا و ئەسفیا کە پلە پلە لە بەرزبوونەوەدان و ئەو فەیلەسوفانەش کە هزریان بە زانست ڕۆشن بووەتەوە لەسەر ئەوەی کە پێغەمبەری خوا لە هەر بابەتێک دوابێت، فەرمایشتەکانی لە لوتکەی ئەو بابەتەدان، مەودایەکی تری سیدق و ڕاستڕەوی ئەو پێکدەهێنێت. بەڵێ، دانپیانانی ئەم کەسە بژاردانەش پێشانی دەدا کە پێغەمبەری سەروەر درودی خوای لێبێ لە هیچ گوفتارێکدا پێچەوانەی واقیع نەدواوە. جا خۆ قسەکانی لە خۆیەوە نەبوون تا نادروستی توخنی بکەوێت، ئەو هەردەم دەمی بە پەیامە ئاسمانیەکان پشکوتوو بوو و وتەکانی ببوونە ئاوێنەی بێگەردی وەحی، هەر لەبەر ئەمەیە کە بووەتە سوڵتانی وتەی هەموو زەمان و مەکان. ئەو لایەنەی لێرەدا دەمانەوێت زیاتر لەسەری بوەستین، ئەو هەواڵە غەیبیانەیە کە تایبەتن بە چەند ڕووداوێکی داهاتووەوە و پێش چواردە سەدە پێغەمبەری خوا ئاماژەی پێداون و کە کاتیشی هاتووە وەک خۆی ڕوویانداوە. بێگومان هەر یەک لەم ڕووداوانەش ڕاست و دروستی حەزرەتی محەمەد دروودی خوای لێ بێ دەردەخەن بەڵام بەر لەوەی بچینە ناو بابەتەکەوە مەسەلەیەک هەیە پێم باشە کەمێک هەڵوێستەی لەسەر بکەین ئەویش لێکدانەوە جیاوازەکانە سەبارەت بە مەسەلەی غەیب بەڵێ ئەمەش لەو بابەتە هەستیارانەیە کە پێویستە بە وردی و سەرنجەوە توێژینەوەی لەمەڕ بکرێت غەیب لە ڕوانگەی سیدقەوە لە گیاندار و بێ گیان و گیا و دار و زیندەوەرانی ورد و درژ لەسەر زەوی و لە توێی خاکدا خوا پێی دەزانێت. هەروەها هەرچی لە دەریاکانیشدا هەیە لە زیندەوەری هەمەجۆر و ماسی سەیر و سەمەرە ئاگای لێیەتی و هیچ گەڵایەک ناکەوێتە خوارەوە خوا پێی نەزانێت. هەروەها دەنکێک یان تۆوێک لە تاریکاییەکانی زەویدا نییە ئەو دەنکە چ شێدار بێت یان وشک بێت هیچ شتێک نییە لە خوا پەنهان بێت و یاخود لە دۆسیە و دەزگای تایبەتیدا تۆمار نەکرابێت. لەم ئایەتەدا باس لەوە کراوە کە غەیب بە تەواوی لە لای خوای گەورەیە و غەیری ئەو بە حەزرەتی محەممەدیشەوە کەسی تر نایزانێت مەگەر خوای گەورە خۆی سەروەرمان بەم شێوەیە ناهێنێتە ئاخاوتن. افلا تتفکرون. ئەی محەمەد، پێیان بڵێ، من پێتان ناڵێم گەنجینەکانی خوا لای منە، هەروەها لە نهێنی و شاراوەکانیش هیچ نازانم و ئاگادار نیم و پێتان ناڵێم بەڕاستی من فریشتەم، کە من ناتوانم هیچ قازانج یان زەرەرێک بە خۆم بگەیەنم مەگەر ویستی خوای لەسەر بێت، خۆ ئەگەر غەیبم بزانیایە ئەوا چاکەی زۆرم کۆ دەکردەوە بۆ خۆم و هیچ ناخۆشیێکیشم توش نەدەبوو، من هیچ شتێک نیم تەنیا ترسێنەرێک بۆ یاخیەکان و مژدەدەریشم بۆ کەسانێک کە باوەڕ دەهێنن. لە سورەتی الجنیشدا بەم شێوەیە هاتووە. احصی کل شیء عددا. ئەو زاتە زانای نهێنی و شاراوەکانە، کەسیش لە نهێنی و شاراوەکانی ئاگادار ناکات، مەگەر بۆ پێغەمبەرێک خوا خۆی ڕازی بێت، ئەو کاتە فریشتە دەکاتە پاسەوانی لە بەر و پشتەوە تا خوا چاک بزانێت و ئاگادار بێ لەوەی بە ڕێک و پێکی پەیام و ڕێنموێی پەروەردیگاریان گەیاندووە، هەرچەندە خوا بە هەموو ئەو شتانەش ئاگادارە کە کردوویانە و پێی هەڵساون و هەموو شتێک لای ئەو زاتە بە ژمارە ئامار کراوە. ئێستاش لە ژێر ڕۆشنایی ئەم ئایەتەدا دەتوانین شیکارێکی لەم جۆرە بکەین. بانگەشەکردنی ئەوەی کە پێغەمبەری خوا بە ڕەهایی غەیبی دەزانی زیادەڕەوییە، هەروەک چۆن ئەوەی بوترێت هیچ غەیبی نەدەزانی کورتڕەوییە. بەڵێ، پێغەمبەری خوا درودی خوای لێ بێ لە خۆیەوە غەیبی نەدەزانی، بەڵام لە ڕێگەی ئاگەدارکردنەوە و هەواڵپێدانی پەروەردگاریەوە بە شێوەیەک دەیزانی، هەر وەک زانیشی. هەر دەتوت لە بەردەم شاشەکەیدا دانیشتووە و سەرجەم ئەو ڕووداوانەی کە تا ڕۆژی قیامەت ڕوو دەدەن بە هێڵە گشتی و بنەماکانیانەوە ڕاڤە دەکات و دەیانخاتە پێش چاوی مرۆڤایەتی. خۆ ئەو بابەتەش کە ئێمە دەمانەوێت بە وردی هەڵوێستەی لەسەر بکەین هەر ئەمەیە. ئەو لە خۆیەوە هیچی نەدەوت، بەڵکو گشت قسە و ئاخاوتنێکی وەحی پەروەردیگار بوو. چاکە هەواڵدەر و ئاگادارکەر خوای گەورە بوو، ئەوا نەک تەنها سەرداری هەردوو جیهان، بەڵکو تەنانەت کۆمەڵە کەسانێکی پێگەیشتووش لە نێو ئوممەتدا لە شێوە کەرامەتدا ئاگاداری غەیب دەکرێنەوە. ئەوەتا ڕەسوولی سەروەر دروودی خوای لێ بێ لە فەرموودەیەکدا دەفەرموێ، لە نێو ئۆمەتەکەمدا کۆمەڵێک مولهەموون هەن، مولهەموونیش ئەو کەسانەن کە مەزهەر و بەهرەمەندی ئیلهامی خوایین. حەزرەتی عومەریش ڕەزای خوای لێ بێ یەکێکە لەوانە. ئەوە تا کاتێک لە مزگەوت وتاری هەینی دەدا، بینیوە سوپای مسوڵمانان کە لە دووری چەندین ڕۆژە ڕێ دەجەنگان، خەریکە لە لایەن سوپای دوژمنەوە لە بەری شاخەکەوە گەمارۆ دەدرێن. بۆیە لە بەرامبەر ئەم دیمەنەدا وتارەکەی بڕی و لەسەر مینبەرەوە سێ جار هاواری کردە ساریە کە سەرکردەی سوپاکە بوو، ئەی ساریە! بۆ لای شاخەکە! حەزرەتی ساریەش بە بیستنی ئەم دەنگە، ئاگاداری بۆسەکە بوویەوە و گەمارۆکەی پووچەڵ کردەوە. لە لایەکی ترەوە چەندین زاتی وەلی وەک، محیەدینی عەرەبی و مەولانای جەلادینی ڕۆمی و ئیمامی ڕەببانی و موشتاق ئەفەندی و سەدان ئەولیای تریش چەندین هەواڵیان لە داهاتوو داوە و، ڕۆژگاریش ڕاستی هەواڵەکانیانی دەرخستووە. هەموو ئەمانەش ڕادەی دڵ پەیوەستی ئەو زاتانە بە ڕەسووڵی نازدارەوە دووپات دەکەنەوە و ڕایدەگەیەنن هەموو ئەو واریداتانەی بەهرەمەندی بوون لە میشکاتی محەممەدییەوە سەرچاوەی گرتووە. ئیتر دوای ئەمە تێگەیشتن لەوەی کە ئەو زاتە بە ئیزنی خوا تا چ ئەندازەیەک کراوە بووە بە ڕووی غەیبدا، حەواڵەی ئیدراک و هزری خوێنەری ئازیز دەکەین. جا ئەگەر ئەو کەسانەی پێغەمبەری خوا پێی گەیاندوون ئا بەم جۆرە مەزهەری ئیلهام بن و دڵیان واڵا بێ بە ڕووی سروە ئیلاهییەکاندا و تا ئەو ڕادەیەش لە غەیب ئاگادار بکرێنەوە، بۆ دەبێ ئاگادارکردنەوەی سەرداری هەردوو جیهان کە ئەگەر هەر خۆی بە تەنها بخرێتە تایەکی تەرازووەوە و سەرجەم ئومەتەکەیشی لە تاکەی تردا ئەوا تاکەی پێغەمبەری خوا سەنگینتر دەبێ لە غەیب وەک یەکێک لە موعجیزەکانی بە دوور بزانرێت. کتێبە بەناوبانگەکانی فەرموودە نزیکەی سێ سەد موعجیزەی لەم جۆرەی پێغەمبەری خوا دروودی خوای لێ بێ باس دەکەن بەشێکی زۆری ئەو هەواڵە غەیبیانەش وەک خۆی هاتوونەتە دی و ئەوانی تریشیان چاوەڕوانی کاتی سەرهەڵدانیان دەکەن ئێمە لێرەدا هەموو ئەو هەواڵانە ناهێنین، بەڵکو تەنها چەند نمونەیەک دەهێنینەوە تاوەکو بیرۆکەیەکمان لەمەڕ بابەتەکە بداتێ. ئەو نمونانەش پۆڵێن دەکەین بۆ سێ کۆمەڵەی سەرەکی. یەکەم، ئەو هەواڵە غەیبیانەی تایبەتن بە سەردەمی خۆیەوە. دووهەم، ئەو فەرمایشتانەی سەبارەت بە داهاتووی دوور و نزیکەوە فەرموونی. سێهەم، ئەو دەربڕینە پڕ موعجیزانەی کە بە شێوازی، سهلی ممتنع، فەرموونی و لە پاش پێشکەوتنی زانستەکان حەقیقەتەکانیان ڕوون بۆتەوە. نووری نەمر.